کاسێتی حەڤدەهەم لە پەرتووکی جیهانی سۆفیا لە نووسینی یۆستاین گاردەر، دیوی یەکەم لە لاپەڕە چوار سەد و نەوەد و هەشت. تێدەگەم چی دەڵێیت. کرکەگۆر سەیری دەکرد کە چۆن کلیسا و خەڵک هەردووکیان بە شێوەیەکی گشتی هەڵسوکەوتێکی بێ بەرپرسیارێتییان لەگەڵ باسە ئایینییەکاندا هەیە. لە ڕوانگەی کرگەگۆرەوە ئایین و ناسین هەر وەکوو ئاو و ئاگر وان. هەر ئەوەندە بەس نییە هەر ئەوەندە بەس نییە بڕوامان وابێت کە مەسیحییەت ڕاستە. بەڵکو باوەڕی مەسیحی بە مانا بە مانای شوێنکەوتنی شێوەی ژیانی مەسیحە. ئەمە چ پەیوەندییەکی بە هیگڵەوە هەیە؟ بەڵێ ڕاستە لەوانەیە ئێمە بە هەڵە لە کۆتاییەوە دەستمان پێکردبێت. کەواتە پێشنیار دەکەم بگەڕێینەوە و لە سەرەتاوە دەست پێ بکەیت. کرکەگۆر لە تەمەنی حەڤدە ساڵییەوە لە بەشی خوداناسیدا دەستی بە خوێندن کرد، بەڵام ڕۆژ لە دوای ڕۆژ زیاتر بەرەو باسە فەلسەفییەکان دەکێشرا. لە تەمەنی بیست و حەوت ساڵیدا بڕوانامەی ماستەری وەرگرت. وتاری بڕوانامەکەی ئەو دەربارەی مانای گاڵتەجاڕی بوو. لەم نووسراوەدا بەرەنگاری گاڵتەجاڕی ڕۆمانتیکەکان و یاریپێکردنی بێ بەرپرسیارانەی ئەوان بووەوە و ئەم باسەی لەگەڵ خۆ لە نەزانیدانی سوقراتدا هەڵسەنگاند. وتی، لەگەڵ ئەوەدا کە سوقرات کەڵکی فراوانی لە گاڵتەجاڕی وەردەگرت، بەڵام مەبەستی ئەو ڕێگە بردنە سەر ڕاستییە سەرەکییەکانی ژیان بوو. سوقرات بە پێچەوانەی ڕۆمانتیکەکانەوە ئەو کەسەیە کە کرکەگۆر بە بیرمەندی ژیان ناوی لێ دەبات. واتە خاوەن بیرێک کە تەواوی بوونی خۆی بەرەو ناوەڕۆکی فەلسەفە دەکێشێت. چیتر کرگەگۆر دوای شێواندنی دەستگیرانەتییەکەی لە هەزار و هەشت سەد و چل و یەک دا چوو بۆ بێرلین و لە وانەی شلینگدا بەشداری کرد. چاوی بە هیگڵ کەوت. ناهیگڵ دە ساڵ لەوە پێش مردبوو، بەڵام بیرۆکەی ئەو لە زۆربەی شوێنەکانی ئەوروپادا لە برەودا بوو. سیستەمی فەلسەفی ئەو هەر وەک پێناسەیەکی گشتی و هەمەگیر بۆ هەر جۆرە باسێک بەکار دەهات. کرکەگۆر دەریخست کە زانستییەکانی یا ڕاستییەکانی جێی ئاماژەی هیگڵ هیچ پەیوەندییەکی بە ژیانی تاکەکەسییەوە نییە. کەواتە پەیوەندی بە چ جۆرە ڕاستییەکەوە هەیە؟ کرکەگۆر دەیوت لە جیاتی ئەوەی بە پیتی گەورە بە دوای ڕاستیدا بگەڕێین، گرنگتر ئەوەیە کە ئەو جۆرە ڕاستییانە پەیدا بکەین، کە لە ژیانی تاکەکەسیدا مانایەکیان هەیە. گرنگ دۆزینەوەی ڕاستییە بۆ من. کرکەگۆر بەم شێوازە ئەو تاکەکەسە یا هەموو تاکەکانی مرۆڤ لە دژی سیستەم هان ئەدات. بە بڕوای کرکەگۆر هیگڵ لە بیری چووبوو کە خۆیشی مرۆڤە. دەربارەی هیگڵ نووسیویەتی مامۆستا یەک پەردە لەسەر تەواوی نهێنیەکانی ژیان لا ئەدات، بەڵام لە بێ هۆشیدا ناوی خۆی لە بیر دەکات. لە بیری بردۆتەوە کە خۆیشی مرۆڤە، نە زۆرتر و نە کەمتر نە سێیەکی باسێکی قووڵ. بە بڕوای کرکەگۆر مرۆڤ چییە؟ ناتوانین ئەمە بە شێوەی گشتی وەڵام بدەینەوە. کرکەگۆر تەنیا بوونی خودی مرۆڤی بە گرنگ دەزانی و مرۆڤیش بوونی خۆی لە پشت مێزی تاقیکردنەوە و تاقی ناکاتەوە. تەنیا ئەو کاتە دەسەدەینە کارێک بە تایبەت کاتێک بڕیاری گرنگ ئەدەین. ئەو کاتەیە کە پەیوەندیمان بە بوونی ڕاستەقینەی خۆمانەوە دەبێت و داستانێک دەربارەی بودا مەبەستی کرگەگۆر ڕوون دەکاتەوە. بودا؟ بەڵێ، چونکە دەستپێکردنی فەلسەفەی بوداییش بوونی مرۆڤ بوو. ڕاهیبێک پرسیار لە بودا دەکا کە ئایا دەتوانین وەڵامی پرسیارگەلێکی بنەڕەتی وەکوو ئەوەی کە جیهان چییە و مرۆڤ چییە بدەینەوە؟ بودا نموونەیەکی یا نموونەی پیاوێکی تێرخواردوو بۆ ڕاهیبەکە دەهێنێتەوە. یاخود بودا نموونەیەکی یا نموونەی پیاوێکی تیرخواردوو بۆ ڕاهیبەکە دەهێنێتەوە. پیاوە بریندارەکە خوازیاری ئەوە نییە کە زانیارییەک دەربارەی شێوازی تیرەکە پەیدا بکا یاخود بزانێ تیرەکە لە چی دروست بووە یان چ جۆرە ژەهرێکی پێوەیە یاخود لە کوێوە هاتووە. وا دیارە ئەو تەنیا دەیەوێت تیرەکە لە لەشی دەربێن و برینەکەی تیمار بکەن. بەڵێ ڕاستە. ئەم کارە بۆ ئەو گرنگی مانەوەی ژیانی هەیە. بودا و کرکەگۆر هەردووکیان بە باشی تێگەیشتبوون کە بۆ ساتێکی خێرا لە سەر ئەم دنیایەن. هەروا کە وتمان لەو حاڵەدا باش نییە کە لە پشتی مێزێک دانیشین و دەربارەی چۆنێتی ڕۆحی جیهانی وەڵامی فەلسەفی بهێنینەوە. ئەڵبەت کە ئەم کارە باش نییە. هەروەها کرکەگۆر دەیوت کە ڕاستی شتێکی عەقڵییە، مەبەستی ئەوە نەبوو کە شێوەی بیرکردنەوە یان باوەڕی ئێمە گرنگ نییە، بەڵکو دەیویست بڵێت کە ڕاستییە گرنگەکان پەیوەندییان بە تاکە کەسەوە هەیە و تەنیا ئەم ڕاستییەیە کە بۆ من لە هەموو شتێک ڕاستترە. دەکرێت نموونەیەک لە ڕاستی عەقڵیی بهێنیتەوە؟ پرسیارێکی گرنگ. بۆ نموونە ئەوەی کە ئایا مەسیحییەت ڕاستە، ئەمە باسێک نییە کە بتوانین بە شێوەی کردەیی یا وتاری وەڵامی بدەینەوە. ئەم باسە بۆ کەسێک کە لە بارودۆخی ژیانی خۆی تێبگا وەک مان و نەمان وایە. شتێک نییە کە دانیشین و تەنیا دەربارەی گفتوگۆ بکەین. باسێکە کە دەبێت بەو پەڕی ئیشتیا و شەوقەوە لێی نزیک ببینەوە. تێدەگەم وەک بۆچوونی زانستی ئەگەر کەوتیتە ناو ئاوێک گۆ نادەیتە ئەوەی کە دەخنکێیت یان نا یاخود بەلاتەوە سەرنجڕاکێش بێ کە ئەم ئاوە کۆرۆکۆدیلی هەبێت یا نا لێرەدا کێشەکە دەربارەی مان و نەمانە زۆر سپاس تێگەیشتم. کەواتە دەبێت لە نێوان باسی فەلسەفی بوونی خودا و پەیوەندی تاکی یا تاکەیی بەم باسەوە واتە حاڵەتێک کە هەرکەسێک سەد لە سەد تیایدا تەنیایە جیاوازی دابنین تەنیا لە ڕێگەی باوەڕەوە لە پرسیارە بنەڕەتیەکان نزیک دەبینەوە شتانێک کە دەتوانین لە ڕێگەی عەقڵ یا لە ڕێگەی ناسینەوە بیزانین لەلای کرگەگۆر بە تەواوی بێ نرخ و گرنگیە. وابزانم پێویستە ئەمە شی بکەیتەوە. هەشت لەگەڵ چواردا دەبێتە دوانزە. دەتوانین بڕوای تەواومان بەمە هەبێ. ئەمە لەو جۆرە ڕاستیە سەلماوانەیە کە هەمووی فەیلەسوفەکان لە دیکارت بەم لاوە باسیان لێوە کردووە. بەڵام ئایا ئەمە بە هۆی ئەو دوعا و نوێژ و ڕۆژوو یا ڕۆژووە ڕۆتینانەی ئێمە وەیە؟ ئایە باسێکە کە لەسەر مەرگدا بیری لێ دەکەینەوە؟ بە هیچ جۆرێک بیری لێ ناکەینەوە. ئەم جۆرە ڕاستیانە هەرچەند گشتی و جێی سەرنج بن، بەڵام لە ژیانی مرۆڤدا هیچ کاریگەری و دەورێکیان نییە. باوەڕیش وایە. کاتێ خراپەت لەگەڵ کەسێکدا کرد هەرگیز ناتوانی بزانی کە ئایا لە تۆ بوراوە یا نا کەواتە بۆ تۆ گرنگیەکی زۆری هەیە باسێکە کە زۆر لە فکری دای هەروەها ناتوانیت بزانیت ئایا کەسێک تۆی خۆش دەوێت یا نا ئەمە شتێکە کە تەنیا دەتوانی هیوا و بڕوات پێ هەبێت ئەم شتانەیش کە بۆ ئێمە گرنگە نەکەوەی کە کۆی سوچەکانی سێ سوچێک دەکاتە پێوانەی سەد و هەشتا لە گەرماوگەرمی یەکەمین ماچدا مرۆڤ بیر لە یاسای هۆکار و وەڵامدانەوەی هۆکار یا شێوەکانی تێگەیشتنی هەستی ناکاتەوە. ئەگەر بیری لێ بکاتەوە دیارە عەقڵی ناتەواوە. لە باسە ئایینەکاندا یا ئایینییەکاندا باوەڕ گرنگترین هۆکارە. کرکەگۆر نووسی ئەگەر بمتوانیایە خودا بە چاو ببینم بڕوام پێ نەدەهێنا بەڵام چونکە ناتوانم ئەم کارە بکەم دەبێت باوەڕی پێ بهێنم ئەگەر بمهەوێت باوەڕی خۆم لە دەست نەدەم دەبێت بەردەوام ئەم شک و دوودڵیە لە خۆمدا ڕابگرم تاکو لە قوڵایی حەفتا هەزار فووت لە ژێر ئاوی دەریاکانیشدا باوەڕەکەم بپارێزم ئەم باسە زۆر سەختە. زۆر کەس لەوە پێش هەوڵیان دابوو بوونی خودا بسەڵمێنن یا بە هەر شێوەیەک بێ خودا لە سنووری عەقڵ و بەڵگەدا بگونجێنن. بەڵام ئەگەر تەنیا پشت بە هۆکاری عەقڵی و بەڵگەی مەنتقی ببەستیت، باوەڕی خۆت لە دەست ئەدەیت. یا ئەوەی کە لە ئشتیاو شەوقی ئایینی خۆت کەم دەکەیتەوە. چونکە ئەو شتەی کە گرنگە ڕاستی مەسیحییەت نییە، بەڵکو ئەوەیە کە ئایا بۆ تۆ ڕاستە یا نا. هەر ئەم بیرۆکەیە لە دەورانی وەستادا بە، کرێدۆ کویە ئەبستر دۆم باسی لێوە دەکرا دەکرێت ماناکەی بڵێیت واتە باوەڕم پێیەتی چونکە لە عەقڵەوە دوورە ئەگەر مەسیحیەت لەسەر عەقڵ بنیات بنرایە و کارێکی بەسەر لایەنەکانی تری ئێمەوە نەبوایە باسکردنی بێمانا دەبوو ئێستا تێگەیشتم. تاکو یێرە لە مبەستی کرکەگۆر لە سەر بوون ڕاستی عەقڵی و باوەڕ تێگەیشتین. کرکەگۆر لە ڕێگای ئەم باسانەوە ڕەخنەی لە ڕەوشی فەلسەفیی گەڵ گرت. بۆچوونەکانی ئەو درووستکەری ڕەخنەیەکی کۆمەڵایەتی باشیش بوو. دەیوت، تاکە کەس لە کۆمەڵگای شارنشینی نوێدا بۆتە بەشێک لە کۆمەڵ و خەڵک و تایبەتمەندی سەرەکی کۆمەڵ. یا خەڵکیش وتووێژی بێ لێپرسراوانەی ئەوانە. لەوانەیە ئەمڕۆکە وشەی هاوڕەنگبوون لەگەڵ کۆمەڵ بەکاربەرین، واتە هەموو کەسەکان بە یەک شێوە بیر دەکەنەوە و باوەڕیان هەیە بەبێ ئەوەی کە قووڵتر هەستی پێ بکەم. پێم خۆش بوو بزانم مەگەر کرکەگۆر دایک و باوکی وانای بدیایە چی دەگوت. کرکەگۆر لە دادوەریەکاندا زۆر بە سۆز نەبوو. دەست و پێنووسێکی توند و تیژ و ڕەخنە ئامێزی هەبوو، بۆ نموونە دەیتوانی بڵێ کۆمەڵ نەبوونی ڕاستییە. یان ئەوەی کە ڕاستی بەردەوام کە لە ناو کەمینەدایە یا هەڵسوکەوتی زۆربەی خەڵک لەگەڵ ژیاندا ساختەییە. مرۆڤ دەتوانێ بووکەش وشە کۆ بکاتەوە، بەڵام ئەگەر خۆی بووکەش وشە بێت، کارەکە زۆر خراپ دەبێت. ئێستا دەگەینە بۆچوونی کرکەگۆر دەربارەی ئەو شتە کە خۆی بە سێ قۆناغی ژیان ناوی لێ دەبات. کرکەگۆر پێی وابوو سێ شێوەی جیاوازی ژیان هەیە، خودی کرکەگۆر زارۆکەی قۆناغی بەکار هێناوە. ئەمانە بریتی بوون لە قۆناغی هەستی، ئەخ، قۆناغی ئەخلاقی، قۆناغی باوەڕی. وشەی قۆناغ لەو ڕووەوە بەکاردێت چونکە جەخت لەسەر ئەوە دەکاتەوە کە مرۆڤ دەتوانێت لە دوو قۆناغی خوارتردا بێت و لەناکاو بگاتە قۆناغی بەرزتر. زۆریەک لە خەڵک تەواوی تەمەنی خۆیان لە یەک قۆناغدا بەسەر دەبەن. ئەڵبەت شیکردنەوەیەک بەدواوەیەتی پێم خۆشە بزانم خۆم لە کام قۆناغدام. کەسێک کە لە قۆناغی هەستیدا ژیان دەباتە سەر، ڕێزی کات دەزانێت بۆ چێژ و خۆشی ژیان. هەر شتێک کە جوان و خۆش و بابەتی دڵە بۆ ئەو باشە. کەسێکی ئاوا بەردەوام لە ژیانی هەستەکاندا بەسەر دەبات. پێملی چێژ و هەوەس و خواستەکانی خۆیەتی. واتە پێملی چێژ و هەوەس و خواستەکانی خۆیەتی و ڕووداوە ناخۆشەکان لە لای ئەوەوە زۆر ناخۆشە. زۆر سوپاس وابزانم ئەم جۆرە مرۆڤانە دەناسم. کەواتە ڕۆمانتیکەکان کەسانێکی هەستین چونکە ئەوانیش شوێنکەوتووی چێژی جەستەیی پڕ و تەواون هەروەها لەگەڵ هونەر و فەلسەفەدا بە جۆرێکی خەیاڵاوی هەڵسوکەوت دەکەن کەواتە لە قۆناغی هەستیدان لەوانەیشە لەگەڵ ڕەنج و ئازاردا هەڵسوکەوتێکی خەیاڵاویان هەبێت بەڵام لەم حاڵەتەدا فریو لە ڕواڵەتی شتەکان بەسەر مرۆڤدا زاڵ دەبێت پیر گەنت ئێپسین نموونەیەکی بەرچاوی مرۆڤێکی هەستییە. وابزانم لە مەبەستت دەگەم. تۆ کەسێک بەم تایبەتمەندییەوە دەناسیت؟ نەک بە تەواوی بەڵام لەوانەیە سەرگورد تۆزێک ئاوا بێت. لەوانەیە. ئەمەش نموونەیەکی ترە لە گاڵتەجاریی ڕۆمانتیکی ئەو، بەڵام ئەم قسە مەکە. چی؟ ئەگەرچی تۆ تاوانبار نیت. کەواتە درێژە بە قسەکانت بدە. کەسێک کە لە قۆناغی هەستیدایە زۆر بە ئاسانی دەکەوێتە ژێر کاریگەری دڵەڕاوکێ و ترس و هەست بە پووچی کردن. ئەگەر ئەم حاڵەتە بەدی بکرێت دەبێت هیوادار بین. بە بڕوای کرگەگۆر، دڵەڕاوکێ هەستێکی باشە. نیشانەیەکە کە مرۆڤ لە حاڵەتێکی بووندایە و ئێستا دەتوانێت هەنگاوێکی مەزن بەرەو قۆناغی سەرووتر هەڵبهێنێت. ئەم بەرز بوونەوەیەش یا ڕوو ئەدات یا نا. هیچ سوودێکی نییە گەر لەسەر لێوارێک بوەستێت یا بوەستیت دەبێ تەنگاوێکی کامڵ هەڵبهێنیت. یا بڕۆ یا مەڕۆ هیچ کەسێکی تریش ئەم کارەت بۆ ئەنجام نادات خۆت دەبێ بڕیار بدەیت. تۆزێک وەکوو لابردنی خواردنەوەی عارەق و مادە بێهۆشکەرەکان دەچێت. بەڵێ تا ئەندازەیەک. وتەی کرکەگۆر لەسەر کێشەی بڕیاردانی مرۆڤ تا ڕادەیەکی زۆر دەخاتە یادی، واتە کرکەگۆر لەسەر کێشەی بڕیاردان مرۆڤ تا ڕادەیەکی زۆر دەخاتە یادی سوقرات کە وتی ناسینی ڕاستەقینە لە دەروونەوە هەڵدەقوڵێت. هەنگاونان لە هەڵسوکەوتی هەستیەوە بۆ هەڵسوکەوتی ئەخلاقی یا ئاینی بۆ هەر کەس دەبێت لە دەروونی ئەو کەسەوە سەرچاوە بگرێت. ئێبسێن بە جوانی ئەمە لە داستانی، پیرگەند، دا پیشان ئەدات. شیکردنەوەیەکی تری شارەزایانە لە شێوازی هەڵقوڵانی بڕیاری دەروونی لە کتێبی تاوان و سزاکانی ڕۆمانی گەورەی دەستۆفسکی دا بەرچاو دەکەوێت. باشترین کارێک کە دەتوانین بیکەین ئەوەیە کە شێوەیەکی تر لە ژیان هەڵبژێرین. لەوانەیشە قۆناغی ئەخلاقی لە ژیانی پێشگیرانەدا، تایبەتمەندی ئەم قۆناغە لە تێکۆشان و ڕاستی و پاکی و پێداگرییە لە بڕیارە ئەخلاقیەکاندا. واتە هەوڵئەدەیت بە پێی بنەما ئەخلاقیەکان ژیان بکەیت. ئەم لایەنە کەم و زۆر هاوشێوەی بنەما ئەخلاقیە ئەرک ناسیەکانی کانتە. کرکەگۆریش هەروەکو کانت لە پلەی یەکەمدا گرنگی بە ئەخلاق و کرداری مرۆڤ داوە. ئەوە گرنگ نییە کە بڕوای تۆ کوت و مت بە چی دروستە، بەڵکو گرنگ ئەوەیە کە هەر کەسێک دەربارەی دروستبوون یا دروستنەبوون بۆچوون و بڕوایەکی هەبێت. بەڵام کەسێک لە قۆناغی هەستیدا تەنیا بیر لەوە دەکاتەوە کە چی شادی دەکات و چی بێزاری دەکات. بەڵام مەترسی ئەم جۆرە ژیانە ئەوە نییە کە مرۆڤ زیاد لە ئەندازە سەختگیر دەکات، بێشک کرکەگۆر هەگیز نەیوت کە قۆناغی ئەخلاقی جێی متمانەیە. مرۆڤی ئەرکناسیش سەرەنجام لەو هەمووە خۆبەختکردن و وازی وازی بوونە وەڕەز دەبێت. ئەم وەڕەز بوونە لە کۆتایی تەمەندا ڕوو لە زۆر کەس دەکات. بەشێک دیسان ڕوو دەکەنەوە قۆناغی خەیاڵاوی هەستی ژیانی خۆیان و بەشێکیش هەنگاوێکی نوێ هەڵدێنن و دەچنە قۆناغی ئاینی. دەچنە ناخی باوەڕ بۆ قووڵایی حەفتا هەزار فووت. باوەڕ بەسەر چێژە هەستیەکان و هاواری عەقڵدا پێش دەخەن. لەگەڵ ئەوەی کرکەگۆر وتویەتی کە چوونە ناو ئامێزی کراوەی خودای زیندووش ترسێنەرە، بەڵام ئەمە تاکە ڕێگای ڕزگاربوونە. مەبەستت ئایینی مەسیحییەتە؟ بەڵێ، چونکە لە ڕوانگەی کرکەگۆرەوە قۆناغی ئایینی هەمان مەسیحییەتە، بەڵام کرکەگۆر بۆ خاوەن بیرانی غەیری مەسیحیش گرنگە. فەلسەفەی قۆناغی ژیان کە فەیلەسوفی دانیمارکی دروستکەری بوو لە سەدەی بیستەمدا برەوێکی فراوانی پەیدا کرد. سۆفیا سەیرێکی کاتژمێری کرد. نزیکی کاتژمێر حەوتە من دەبێت بڕۆم، دایکم دڵنیگەران دەبێت. دەستێکی لە ئالبێرتۆ بەرز کردەوە و بەرەو قایەقەکە هەڵات. مارکس سێبەرێک باڵیی بەسەر ئەوروپادا کێشاوە. هیڵدا لە تەختەکەی هاتە خوار و بەرەو پەنجەرەی ڕوو لە دەریا ڕۆیشت. ڕۆژی شەممە بوو کە دەستی بە خوێندنەوەی کتێبەکە کردبوو. ئێستا یاد ڕۆژی لەدایکبوونی سۆفیا بوو دوێنێش یادی ڕۆژی خۆی بوو. ئەگەر باوکی وای لەبەرچاو گرتووە کە هیلدە ڕۆژی دوایی دەگاتە بەشی یادی لەدایکبوونی سۆفیا، وا دیارە کچەکەی خۆی بە کەم زانیوە. هیلدە لە تەواوی ڕۆژدا تەنیا خوێندبوویەوە، بەڵام باوکی ڕاستی دەگوت کە دەرفەتێک زیاتر نەماوە بۆ پیرۆزباییکردن. ئەویش ئەو کاتە بوو کە ئالبێرتۆ و سۆفیا گۆرانیی یادی لەدایکبوونیان خوێندەوە و هیلدە لە شەرمدا سوور هەڵگەڕابوو. ئێستا سۆفیا دروست لەو ڕۆژەدا کە باوکی لە لوبنان دەگەڕێتەوە، کۆمەڵێکی داوەتی میوانییەکی فەلسەفی کردووە. یڵدا دڵنیا بوو کە ئەو ڕۆژە شتێک ڕووەدا، ڕووداوێک کە هیچ کەس تەنانەت ئەو و باوکی لێی بێ ئاگا بوون. بێشک باوکی لە پێش هاتنەوەیدا بۆ برێکلی دەبێت پەندێک وەربگرێت. ئەمە کەمترین کار بوو کە یڵدا دەیتوانی بۆ سۆفیا و ئالبێرتۆی ئەنجام بدات. بەتایبەت کە ڕوویشیان لێ نابوو. دایکی هێشتا لە کەپری قایەخەکە بوو، هیلدا هەڵهاتە خوارەوە بۆ لای تەلەفوونەکە. ژمارەی ئانە و ئولەی لە دەفتەری تەلەفوونەکەدا پەیدا کرد و تەلەفوونی کرد. ئانا کوامز دایل فەرموو. سڵاو من هیڵدەم. ئاه چۆنی؟ دەنگ و باسی لیلە سێن چییە؟ هەموو شتێک باشە. پشووی هاوین خەریکە دەست پێ دەکات و باوکم یەک هەفتەی تر لە لوبنان دەگەڕێتەوە. زۆر باشە هیڵدا. بەڵێ ڕۆژژمێری بۆ دەکەم. ئەوەی ڕاستی بێ هەر بۆ ئەو مەبەستەیش تەلەفوونم کرد. کارێکی باشت کرد. وابزانم فڕۆکەکەی ڕۆژی بیست و سێهەم کاژمێر پێنجی ئێوارە لە فڕۆکەخانەی کۆپنهاگن دەنیشێتەوە و ئێوە ئەو کاتە لە کۆپنهاگنن؟ وابزانم. بۆچی؟ لە فکری ئەوەدا بووم لەوانەیە بتوانیت کارێکم بۆ ئەنجام بدەیت. ئەڵبەت کە دەیکەم زۆرم پێ خۆشە. داواکارییەکی تایبەت بە خۆمە. لەوانەیشە نەبێت. خەریکە. یا خەریکی من ڕووبەڕووی پرسیار دەکەیتەوە؟ هیڵدا نەخشەکەی بە وردی بۆ شی کردەوە، هەموو بەسەرهاتی سۆفیا و ئالبێرتۆ و تەواوی شتەکانی تری بۆ ئانا باس کرد. چەند جار ناچار بوو بۆ دواوە بگەڕێتەوە چونکە هەم خۆی و هەم ئانا بە توندی پێکەنینیان دەهات. لە هەر حاڵەتێکدا کاتێک هیڵدە تەلەفونەکەی دانا پلانەکەی لە حاڵەتی ئەنجامدا بوو خۆیشی دەبوایە لە هەوڵی شتانێکی تر دابوایە بەڵام کاتی زۆر بوو هیڵدە پاشماوەی دوای نیوەڕۆی لەگەڵ دایکیدا بردە سەر و لە پاشان بە ئۆتۆمبێل چوون بۆ کریسیانسێن و لەوێ چوون بۆ سینەما ڕۆژی پێشوو کارێکی تایبەتیان نەکردبوو و ئەمڕۆ دەبوایە قەرەبوویان بکردایەتەوە. کاتێک لە بەردەم فڕۆکەخانەی کیو یا کوی کویکەوە تێپەڕ دەبوون، چەند بەشێکی تر لە پلانەکەی هیڵدا کە لە مێشکیدا دەیهێنا و دەیبرد کامڵ دەبوو. ئەو شەوە درەنگ چوو بۆ خەوتن، بەو حاڵەش فایلەکەی هەڵگرت و دەستی کرد بە خوێندنەوە. نزیکی کاتژمێر هەشتی شەو بوو کە سۆفیا لە ناو پەرژینەکەوە خۆی گەیاندە ماڵەوە. دایکی لە ناو باخەکەدا خۆی بە گیا و گوڵەکانەوە سەرگەرم کردبوو کە سۆفیا لە ناکاو لە پشتی سەریەوە پەیدا بوو. تۆ لە کوێوە هاتی؟ لە ناو پەرژینەکەوە. لە ناو پەرژینەکەوە؟ مەگەر نازانی کە لەو بەر پەرژینەکەوە ڕێگەیەکی لێیە؟ سۆفیا تۆ هەتاکو ئێستا لە کوێ بووی؟ جاری دووهەمە بەبێ ئەوەی وەڵامێک دابنێی لە ناکاو گوم دەبیت. دایە ببورە. کەش و هەوا زۆر خۆش بوو منیش چووم تۆزێک پیادەڕەویم کرد. دایکی لە کەناری بنەگیایەکدا وەستا و بە حاڵەتێکی ناڕەحەتەوە سەیری کرد. دیسان خۆ نەچووبووی بۆ لای ئەو فەیلەسوفە. ئەڵبەت خۆ دێت بۆ میوانی لە دایک بوونت بەڵێ بە دڵنیاییەوە دێت زۆریش خۆشحاڵ بوو منیش زۆر خۆشحاڵ دەبم بۆ بینینی ئەو ڕۆژژمێری بۆ بینینی ئەو ڕۆژژمێری دەکەم سۆفیا لە دەنگیدا هەستی بە تانە کرد بۆ ئەوەی دڵنیا بێتەوە وتی زۆر باش بوو کە دایک و باوکی وانایشمان بانگێشت کرد ئەگەر نا ئەو بە تەنیا دەمایەوە نازانم بەر حاڵ من دەمەوێت لەگەڵ ئەم ئالبێرتۆیەدا دوو بە دوو وەک دوو مرۆڤ تۆزێک گفتوگۆ بکەین ئەگەر بتەوێت دەتوانی کەڵک لە ژوورەکەی من وەربگریت و دڵنیام کە ئالبێرتۆ بەلاتەوە خۆشەویست دەبێت. سۆفیا نامەیەکیشت بۆ هاتووە. بەڕاست؟ مۆری دەستەی سەربازیی نەتەوە یەکگرتووەکانی لەسەرە. ئەڵبەت براکەی ئالبێرتۆ ناردوویەتی. سۆفیا واز بهێنە. مێشکی سۆفیا زۆر بە خێرایی کەوتە کار. لە چاوتروکانێکدا وەڵامێکی باشی بۆ دۆزییەوە و دەتگوت لە غەیبەوە پێی گوترابوو. من بە ئالبێرتۆم وتبوو کە پۆلی کۆن کۆ دەکەمەوە. لێرەدایە کە برای ئالبێرتۆ بە کەڵکم دێت. وا دیار بوو دایکی ئارام بووەوە. بە دەنگێکی هێورتر وتی، خواردنەکەم بۆ خستوویەتە ناو ساردکەرەکە. نامەکە لە کوێیە؟ لەسەر سارد کەرکە. سۆفیا بە پەلە چووە ژوورەوە، مۆری سەر پاکەتەکە بەرواری پانزەی ژوئەنی هەزار و نۆ سەد و نەوەد ی لەسەر بوو. پاکەتەکەی کردەوە و نووسراوەیەکی بچووکی هێنایە دەر. ئەگەر بە بزوانی دەستێک گڵۆڵە بگاتە کۆتایی، کەواتە ئەم جموجۆڵە داهێنەرییە بێکۆتاییە بۆچییە؟ بەڕاستی سۆفیا هیچ وەڵامێکی بۆ ئەم پرسیارە نەبوو پێش لەوەی نان بخوا پاکەتە بچووکەکەی خستە لای ئەو شتانە کە لە چەند هەفتەی ڕابردوودا کۆی کردبۆوە هۆی ئەم پرسیارە بە زوویی ڕوون دەبێتەوە بەیانی ڕۆژی دوایی وانا هات بۆ لای سەرەتا چوون ماوەیەک یاری ڕیشەیان کرد و پاشان دانیشتن و چۆنێتی میوانیە فەلسەفیەکەیان تاوتوێ کرد دەبێت چەند شتێکی ناوادە ئامادە بکەن کە گەر شوێنی میوانیەکە فێنک بوو گەرمی بکاتەوە. کاتێک دایکی سۆفیا گەڕایەوە بۆ ماڵ دوو کچەکە ئێستاش سەرگەرمی گفتوگۆ بوون. دایکی سۆفیا بەردەوام دەیوت نیگەرانی خەرجی مەبن. ئەڵبەت بەڕاستیش وابوو. لەوانەیە لە فکری ئەوەدا بوو کە میوانییە فەلسەفییەکە دروست تەرەوشتە بێ کە پاش چەند هەفتە لێکۆڵینەوەی قووڵی فەلسەفی سۆفیا لە ئاسمانەوە بۆ زەوی بگەڕێنێتەوە بڕیاری هەموو پێداویستییەکان لە چرای کاغەزییەوە تاکوو دیاریی و خەڵاتی پرسیارە فەلسەفییەکەی ئەو شەوە هەمووی درا وا باشترە خەڵاتەکە کتێبێک بێ دەربارەی فەلسەفە بۆ لاوان بەڵام سۆفیا دڵنیا نەبوو کە کتێبێکی ئاوایی دەست بکەوێت. دوو ڕۆژ لە پێش شەوی یەکەمی هاوین واتە ڕۆژی پێنجشەممە بیست و یەک ی ژوئەن، ئالبێرتۆ بە تەلەفونی ئالبێرتۆ تەلەفونی بۆ سۆفیا کرد. سۆفیا ئامۆنسۆن، منیش ئالبێرتۆ. سڵاو، چۆنیت؟ زۆر زۆر باش، سوپاس، وابزانم ڕێگەی هەڵهاتنم دۆزیوەتەوە. ڕێگەی هەڵاتن هەڵاتن لە دیلبوونی فکری تێدەگەیت، هەڵاتن لە بەندیخانەیەک کە ماوەیەکی زۆرە تیایدا دەژین، بەڵام تا کاتێک پلانەکە نەکەوتووەتە کار، ناتوانم هیچت پێ بڵێم. بیرناکەیتەوە لەوانەیە ئەو کاتە درەنگ بووبێت، من دەبێت بزانم لەم ناوەدا چ کارەم. تۆ ئێستا زۆر سادەی، مەگەر نازانیت وتەکانی ئێمەیش دەبیسترێت، کەواتە باشترە هیچ باس نەکەین. واتە بارودۆخەکە ئەوەندە خراپە؟ بەڵێ، گرنگترین بەشی کارەکە لە کاتێکدا ڕووەدا کە ئێمە قسە ناکەین. ئۆۆ. ئێمە لە جۆرێک بوونی خەیاڵیداین لە ژێر وشەکانی داستانێکی دوور و درێژدا. سەرگورد وشە بە وشەی ژیانی ئێمە بە ئامێرێکی کۆنی تایپ دەنووسێت. کەواتە شتێک کە لەسەر لاپەڕە هاتووە لە دەست ئەو دەرناچێت. ئەمە تێدەگەم بەڵام چۆن دەتوانین شتێک لەو بشارینەوە وست چی لە ناو دێڕەکانیشدا هەواڵ و دەنگوباز گەلێکی تێدایە لێرەدایە کە من دەمهەوێت مێشکم خەمەکار و فێڵێک دروست بکەم تێدەگەم ئەمڕۆ بەیانی دەبێت بە تەواوی کەڵک لە کات وەربگرین، ڕۆژی شەممە فیل دەچێت بە هەوادا، تۆ دەتوانیت هەر ئێستا بێیت بۆ لای من. ئەوە هاتم. سۆفیا خواردنی دا بە باڵندە و ماسیەکان و گەڵایەکی گەورەی کاهوویشی برد بۆ کیسەڵەکەی. قوتوویەکی ماسی بۆ پشیلەکەی هەڵپچڕی و کردیە ناو قاپێکەوە و لە کاتی ڕۆیشتندا لەسەر پێپلیکانەکان داینا. لە ناو پەرژینەکەوە خۆی خزاندە دەرەوە و ڕێگەی دارستانی گرتە بەر. زۆر نەڕۆیشتبوو کە لە ناکاو لە ناوەڕاستی گیاکاندا چاوی بە مێزێکی گەورەی نووسین کەوت. پیرە پیاوێک لە پشت مێزەکەوە دانیشتبوو، وا دیار بوو خەریکی کەم و زیاد کردنی ژمارەکان بوو